ان اللە مع الصابرین ئەی موسوڵمانینە خۆتان بەسەر گوناهدا زاڵ بکەن بە سەبر و خۆگری و بە نوێژ کردن کە سەرچاوەی هەموو خودا پەرستیەکانە و بەرزبوونەوەی موسوڵمانە بەرەو عالەمی قودسی و پاڕانەوەیە لە خودای گەورە بێگومان خودا هەمیشە لەگەڵ خۆگراندایە و یارمەتیان دەدات وبشر الصابرین. ئێمە تاقیتانەکەینەوە و دووچاری هەندێ ترس و برسێتی و کەمی دارایی و مردن و کەمی بەروبوومتانەکەین تا بزانین کێ خۆگرە بێ و کێ بێزاری دەرەبڕێ، ئەی محەممەد مژدە بدە بە خۆگرەکان کە خودای گەورە ڕووی میهرەبانی لێیانە و ڕەحمەتیان بەسەرا ئەبارێنێ. ئەو خۆگرانەی کاتێ تووشی بەڵایەکە بن بێزار نابن و ڕەخنە لە کاری خودا ناگرن و ئەڵێن، ئێمە هەموومان موڵکی خوداین و لە پاشەڕۆژیشدا بۆ لای ئەو ئەگەڕێینەوە، چیمان بەسەر دێنێ ئارەزووی خۆیەتی. ئولائیک علیهم صلوات من ربهم ورحمە. هەر کەس حەج یان عەمرە بکات گوناهی ناگات لە بەینی سەفا و مەروەدا سەعی بکا واتە هاتوچۆ بکات با چاویان لەوە نەبێ کە ئەوسا پێش ئیسلام لەسەر هەر یەک لە سەفا و مەروە بتێک هەبوە موشریکەکان دەچون دەستیان پیا ئەهێنان ئێستە ئیسلام هات و بت شکێنرا ئیتر قەیناکا هاتوچۆ بکەن لە بەینیاندا ئەوەی کارێکی خێر بکات، فەرز یان سوننەت، هەر کەس زیاد لە فەرز خودا پەرستییەک بکات، چ حەج، چ عەمرە، چ هاتوچۆی بەینی سەفا و مەروە، ئەوە خودا پاداشتی ئەداتەوە. خودا بە هەموو شتێک ئەزانێ. ان الذین یکتمون. ئیلا ئەوانەی لەو پەنهانکردنە و لە گوناهەکانی تر پەشیمان ئەبنەوە و بە لابردن و نەهێشتنی کردەوە خراپەکان خۆیان چاک ئەکەن و ئەوەی شاردویانەتەوە دەری ئەخەن و ڕاستی ئەڵێن ئەوانە تەوبەیان لێ قبوڵ ئەکەم و ئەیانبەخشم من تەوبەوەرگر و میهرەبانم. بێگومان لە دروستکردنی ئەرز و ئاسمان و دوابەدوای یەکە هاتنی شەو و ڕۆژ و جیاوازیان لە کورتی و درێژی و قازانج و مەبەستدا و لە دانی بیروهۆشدا بە بنیادەم بۆ دروستکردنی کەشتی هەمەجۆرە کە لە دەریادا هاتوچۆ ئەکەن و قازانج بە خەڵک ئەگەیەنن بە بازرگانی و شتی تر. بنیادەمی وا هەن چەند شتێکیان کردووە بە مەعبودی خۆیان و هاوڕێیان بۆ خودا داناوە لە بت یان لە سەرەکانیان ئەم بنیادەمانە ئەوانەیان بە قەد خودا خۆشەوێ بەڵام خاوەن ئیمانەکان لەو خۆشویستنەی ئەوان زیاتر خودایان خۆشەوێ خۆشویستنەکەی ئەوان کاتییە و هی ئەمان هەمیشەییە، جا ئەگەر ئەم ستەمکارانە کە هاوڕیان بۆ خودا داناوە ڕۆژی سزایان ئەدی بۆیان ڕوونەبوویەوە و زۆر باش ئەیانزانی هەموو هێز و توانایە هەر هی خودایە و خودا سزای توند و تۆڵەی سەختی هەیە. جا پەیڕەویکەرەکان لە قوڵایی دڵیانەوە ئاوا دەخوازن و ئەڵێن خۆزگا جارێکی ترە گەڕاینەوە بۆ دونیا تا لێیان تەبەڕا ببین وەک ئەوان ئا لەم تەنگانەیەدا لە ئێمە تەبەڕا بوون. بەم جۆرە خودا کردەوەکانیان دێنێتەوە بەرچاویان و ئەیانکا بە مایەی خەم و خەفەت بۆیان و لە ئاگری دۆزەخیش دەرناچن. إنه لکم عدو مبین خەڵکینە لەو شتانەی کە لە ئەرزا هەن بخۆن ئەوەی بە پێی یاسای ئایین ڕەوا بێ و لەگەڵ زەوقی ساغا بگونجێ و مەکەونە دوای گومان و هەنگاوی شەیتان ناڕەوای ئایینی و لەگەڵ زەوق نەگونجاو مەخۆن شەیتان دوژمنی ڕاستەقینە و ئاشکرای ئێوەیە. شەیتان تەنها فرمانی ئەوەتان پێ ئەدا خراپە بکەن چ لە بیروباوەڕ و چ لە کردەوەدا، هەروەها فەرمانتان پێ ئەدا کاری بێ شەرمانە بکەن و درۆ هەڵبەستن دەربارەی خودا و بڵێن هاوبەشی هەیە و ئەولادی هەیە. وَإِذَا قِیلَ لَهُمُ. بەڕاستی خودا مردارەوە بو و خوێن و گۆشتی بەرازی لە ئێوە حەرام کردوە هەروەها ئەو حەیوانە سەربڕاوەیش کە لە کاتی سەربڕیندا ناوی غەیری خودای لەسەر برابێ وەک بڵێن بە ناوی فڵان بت جا ئەگەر کەسێ ناچار بو بۆ خواردنی ئەوانە بە مەرجێ دەستدرێژی نەکاتە سەر ناچارێکی تر و لەو سنورە لانەدا کە خودا دایناوە ئەوە گوناهبار نابێ بەڵکو چاکە و کرداری باش ئەوەیە ئینسان ئیمان بێنێ بە خودا و بە پێغەمبەر و بە ڕۆژی قیامەت و بە فریشتە و بەو کتێبانەی خودا ناردوونی بۆ پێغەمبەران و دارایی خۆی ببەخشێ ئەگەرچی خۆشی بوێ بە خزمان و هەتیوان و داماوان و ڕێبواران و سواڵکەران و بەو بەندانەی موحتاجی پارە و ماڵن بەرامبەر ئازادکردنیان کرداری چاک ئەوەیە ئینسان نوێژ بکات و زەکاتی ماڵ بدات و کە پەیمانێکی خێری دا بەجێی بێنێ و لە خۆشی و لەکاتی ڕووبەڕوو بوونی دوژمنی ئایندا خۆڕاگر بێت ئا ئەوانەن لەگەڵ خودا ڕاستەکەن و بە ئیمانن ئا ئەوانەن خۆیان لە کوفر و لە کردەوە و ڕەوشتی بەد ئەپارێزن. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە بە خودا و بە پێغەمبەری خودا لە دینی ئیسلاما رێوشوێنی تۆڵەسەندنەوە و حەق وەرگرتنەوەتان بۆ دانراوە لە کاتێکا کەسێکتان لێ بکوژرێ ئەوەیش بەم جۆرە لە باتی ئینسانی ئازاد ئینسانی ئازاد و لە باتی بەندە بەندە ئەکوژرێتەوە مێیینەش بە مێیینە. پێویستە ئەوەیش بزانن کە مەعنای ئەم ئایەتە پیرۆزە ئەوە نییە ئازاد لە باتی بەندە یان پیاو لە باتی ژن ناکوژرێن. جا ئەگەر بکوژ لە لایەن حەقداری کوژراوەوە کە برای دینییەتی بەرامبەر بە پارە و ماڵ عەفو کرا، با بە پێی ڕێ و شوێنی ئایین بجووڵێتەوە و ئەو حەقە بە پیاوانە جێبەجێ بکات. تتقون. ئەم قیصاص دانانە ژیانە بۆ ئێوە چونکە کە قیصاص بوو ئینسان ترسی کوشتنەوەی هەبوو ئیتر ناتوانێ دەست باتە بەر و خەڵک بکوژێ ئەمەش دڵنیایی و ئارامیە بۆ ئەوەی نیازی دەستدرێژی هەبێ و بۆ ئەوەی لەوانە بێ دەستدرێژی لێ بکرێ و بۆ کەسوکاریان و بۆ کۆمەڵ بە شێوەیەکی گشتی. واجب کراوە لەسەرتان بۆ ئەوەتان کە نیشانەی مردنی لێوە دیار دا و ئەسبابەکانی ئاشکرا بوون ئەگەر ماڵی زۆری بوو وەسیەت بکا بۆ باوک و دایک و خزمە نزیکەکانی بە شێوەیەکی عادیلانە و ئەبێ بە دەوڵەمەند زیاتر نەدا لە فەقیر و وەسیەتەکەی لە سێیەکی ماڵی زیاتر نەگرێتەوە ئەمە واجبە لەسەر ئەوانەی لە خودا ئەترسن شایەنی باسە ئەم ئایەتە بە ئایەتی میرات نەسخ بووەتەوە. جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یان لە سەفەردا بوو کە لەگەڵ ئەو نەخۆشی و سەفەرەدا ڕۆژوو گران بوو بۆی ئەوا لەو حاڵانەدا بەڕۆژوو نابێ و چەند ڕۆژێکی تر غەیری مانگی ڕەمەزان بەقەدەر ئەو ڕۆژووانەی شکاندوونی بەڕۆژووە بێ واتە لەکاتی چاکبوونەوەی نەخۆشیەکەی و لەکاتی نیشتەجێبوونیا بەڵام ئەوانەی کە ناتوانن بەڕۆژوو بن بە کولەمەرگی نەبێ لەسەریان فەرزە لەباتی هەر ڕۆژێ لەو سی ڕۆژە فیدیە بدەن فیدیەکەیش بریتیە لە خواردەمەنی مسکێنێ ئەم فیدیە مشتێکی تەواوە لە دانەوێڵە لای ئیمامی شافعی ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ و قیمەتی خواردەمەنی ئینسانێکە بۆ دوو جار لای ئیمامی ئەبو حەنیفە ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ من لێیانەوە نزیکم و ئاگام لە حاڵ و کردەوەیانە هەر کەس بانگم لێ بکات ئاگام لێیە و وەڵامی ئەدەمەوە و فریای ئەکەوم کەواتە کە بانگم کردن بۆ عیبادەت و بەگوێ کردنم با ئەوان بە گوێم بکەن و ئیمانم پێ بهێنن بەڵکو بگەنە حەق و ڕێگای ڕاستی بگرنە بەر لە شەوانی مانگی ڕۆژوودا چوونە لای ژنەکانتان بۆ حەڵاڵ کراوە ئەوان بەرگ و پۆشاکن بۆ ئێوە و عەیبتان دائەپۆشن ئێوەیش بەرگ و پۆشاکن بۆ ئەوان و عەیبیان دائەپۆشن خودا ئەیزانی و ئاگای لێ بوو ئێوە زوڵمتان لە خۆتان کرد و خۆتان گوناهبار کرد کە لە شەوانی مانگی ڕۆژوودا پێش ئەوەی بۆتان حەڵاڵ بکرێ ئەچوونە لای ژنەکانتان جا کە تەوبەتان کرد خودا تەوبەی لێ قبوڵ کردن و عەفوی کردن دەی ئێستا لە شەوەکاندا بڕۆنە لایان و داوای ئەوە بکەن کە خودا بۆی نووسیون لە ئەولاد هەروەها لە شەوەکاندا بخۆن و بخۆنەوە تا خەتی سپی ڕووناکی سبەینێ لە خەتی تاریکی ڕەشی شەو جیا دەبێتەوە بەڵام لە شەوەکاندا ئەگەر لە مزگەوتەکاندا گۆشەنشین بوون بۆ عیبادەت و خودا پەرستی مەڕۆنە لای ژنەکانتان ئەمانە کە بۆم ڕوون کردنەوە، سنووری فەرمانی خودان، لێیان نزیک مەبنەوە، نەبادا سنوور ببڕن و تەجاوز بکەن. خودا ئاوەها فەرمانەکانتان بۆ ڕوون ئەکاتەوە کە چی پەیڕەوییە و چی سەرپێچییە، بەڵکو خۆتان لە گوناه و سەرپێچی بپارێزن. پێیان بڵێ، ئەوە خودا وای لێکا تا کاتەکانی بنیادەم بۆ حەج کردن و مامەڵە و کشتوکاڵ کردن دەربکەون و لەسەری بڕۆن. خێر و چاکە ئەوە نییە لە کاتی دابەستنی ئیحرامی حەجدا لە دەرگای ماڵ و خێوەتەوە نەچنە ژوورەوە و لە پشتیەوە بچنە ژوورەوە. ڕەفتاری چاک و خێر ئەوەتە لە خودا بترسن، لە دەرگای عادەتییەوە بچنە ناو ماڵ و لە خوا بترسن و فەرمانی بەجێ بێنن بەڵکو ڕزگار ببن. لە پاش سوڵحی حودەیبیە کە بە پێی ڕێکەوتنی هەردوولا، حەزرەت، صلی اللە علیه وسلم، لە ساڵی دواییدا هات بۆ جێبەجێکردنی عەمرەی قەزا و موسڵمانەکان ترسان لەوە کە کافرەکان وەعدەکەیان نەبەنە سەر و لە حەرەمدا یان لە مانگی حەرامدا شەڕیان لەگەڵ بکەن ئەم ئایەتە نازڵ کرا واتە کە چوونە حەرەم و کافرەکان هاتن شەڕتان لەگەڵ بکەن ئێوە دەستدرێژی مەکەن بەوەی پێشدەستیان لێ بکەن و شەڕیان لەگەڵ بکەن. کذلک جزاء الکافرین لە هەر کوێ بەردەستتان کەوتن و زاڵ بوون بەسەریاندا بیانکوژن. لە مەککە دەریان بکەن وەک ئەوان ئێوەیان دەرکرد. ئینسان دەربەدەر کردن و بێ حاڵ و ماڵ لە وەتەن دەرکردنی ئازاری زیاترە لە کوشتنی. یا ئەو ئاژاوە و کوفرە کە ئەوان بەرپایەکەن لە کوشتنەکە توندتر و خراپترە. لە مانگی ذی القعدەدا کە عەمرەی قەزای تیاکەن شەڕ بکەن لەگەڵ کافرەکان وەک ئەوان هەر لەم مانگەدا شەڕیان لەگەڵ کردن و نەیان هێشت عەمرەکە بکەن هەتکی حورمەتیش قیصاصی هەیە وەک ئەوان هەتکیان کرد ئێوەش درێغی مەکەن کەواتە هەرکەس دەستدرێژی لێکردن ئێوەیش وەڵامی بدەنەوە بە وێنەی ئەو دەستدرێژیەی ئەو لە خودا بترسن و لەو سنورە لامەدەن کە بۆی دیاری کردوون دەستتان مەنوقێنن و زیادەڕەویش مەکەن خۆتان مەخەنە هیلاکەتەوە بەهۆی جیهاد نەکردنەوە کە کافرەکان بەسەرتاندا زاڵ ببن و بتانفەوتێنن هەروەها خۆتان مەفەوتێنن بەهۆی ئیسراف یان دەستگرتنەوەوە کە هەردووکیان خراپن کردارتان چاک بکەن و یارمەتی داماوان بدەن خودا چاکەکارانی خۆشەوێ. کاتی ئیحرامتان بەست بۆ حەج یان بۆ عەمرە تەواویان بکەن و لە خۆتانەوە دەرمەچن لێیان ئەگەر مەنعیش کران لەوە کە تەواویان بکەن هەر لەو شوێنەیا حەیوانێ سەرببڕن لەوەی کە دەس ئەکەوێ مەڕ یان بزن یان غەیری ئەوانە هەروەها سەرمەتاشن و لە ئیحرام دەرمەچن تا ئەو فدیە ئەگاتە شوێنی خۆی و دڵنیا ئەبن کە گەیشتووەتە ئەو شوێنەی پێویستە لەوێ سەرببڕێ واتە خاکی حەرەم جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یا خۆ سەری بریندار بوو یان سپێ تێیدا بوو پێویستی بە تاشینی سەر بوو تاشی ئەوە پێویستە فیدیەی بدا کە بریتیە لە ڕۆژوو یان دانی خواردەمەنی بە داماوان یان حەیوانێ سەر ببڕێ جا هەر کاتێ ئێوە هێمن بوونەوە و مانع نەبوو بەسەرتانەوە و ئیحرامتان بەست بۆ عەمرە و ویستتان پاش عەمرەکە حەج بکەن ئەوە بۆ فیدیەی ئەو ئیسراحەتە کە لە بەینی عەمرە و حەجەکەدا ئەیکەن پێویستە ئەوەی بتوانێ حەیوانێ سەر ببڕێ و ئەوەی دەستی نەڕوا و نەتوانێ حەیوان سەر ببڕێ ئەبێ سێ ڕۆژ لە مەککە بەڕۆژوو بێ و حەوت ڕۆژیش پاش گەڕانەوەی بۆ نیشتیمانی خۆی ئەم فەرمانە بۆ ئەوانەیە کە نیشتیمانیان لە نزیکی مەسجد الحرامەوە نەبێ بە کەمتر لە مەسافەی نوێژ کورتکردنەوە لە خودا بترسن و زۆر چاک بزانن کە خودا سەختگیرە لە سزادانا. بێگومان هەر کارێکی چاکە بکەن لە ماڵ بەخشین و نوێژ کردن و تەوافی کەعبە و خێراتی تر ئەوە خودا پێی ئەزانێ و پاداشتان ئەداتەوە توێشوو لەگەڵ خۆتان هەڵگرن بۆ دواڕۆژ باشترین توێشوو کە ئینسان لەگەڵ خۆی هەڵیگرێ بۆ قیامەت لە خودا ترسانە لە من بترسن ئەی خاوەن عەقڵەکان. جا کاتێ ڕاوەستانی عەرەفات تەواو بوو بەرەو موزدەلیفە کەوتنە ڕێ لای مەشعەرولحەڕام ناوی خودا بهێنن و لەببەیک لەببەیک تا کۆتایی بکەن و لا الە الا اللە و دوعا و پاڕانەوە بکەن ناوی خودا بهێنن و یادی بکەن و شوکرانە بژێر بن کە ڕێگەی ڕاستی نیشان داون و خستوونیە سەر ئەم خوا پەرستیە کە ئەگەر بە دڵسۆزیەوە بیکەن ئەبێتە هۆی بەختیاریتان. ئەی دانیشتوانی حەڕەم ئێوەش لەگەڵ خەڵکی تر لە عەرەفات ڕاوەستن و لەوێوە وەک ئەوان داپەڕنە خوار و بە شێوەیەکی تایبەتی و جیا لە خەڵک لە موزدەلیفە مەوەستن واتە خەڵکی تر لە عەرەفات بن و ئێوە بە بەهانەی ئەوەی کە ئەهلی حەرەمن لە موزدەلیفە نا لەگەڵ ئەوان بوەستن و لەگەڵ ئەوان داپەڕن و داوای لێخۆشبوون و گوناهپۆشی لە خودا بکەن خودا گوناهپۆش و میهرەبانە. کە کاروباری حەجتان تەواو کرد دەست مەکەن بە مەدح و پیا هەڵدانی باوک و باپیرتان وەک سەردەمی جاهیلیەت ئەوە سودی تێدا نیە بۆتان بەڵکو ناوی خودا بهێنن و باسی گەورەیی و دەسەڵات و بەخشندەیی ئەو بکەن وەک چۆن ناوی باوک و باپیرتان بە حورمەتەوە ئەبەن بەڵکو لەوەیش زیاتر و بەهێزتر لەشساغی و ئاسایش و ماڵ و خێزانی باش و دراوسێ و خزمی باش و بەشی حاڵی خۆمان داراییمان پێ ببەخشە و لە ڕۆژی قیامەتیشدا پاداشتی چاکمان پێ ببەخشە و لە سزای ئاگر بمانپارێزە. أولئک لهم نصیب مما کسبوا لا الە الا اللە واللە اکبر اللە اکبر وللە الحمد جا ئەگەر یەکێ پەلی کرد و لە دوو ڕۆژا ڕەجمی کرد و گەڕایەوە ئەوە تاوانی لەسەر نیە و گوناهی ناگات خۆ ئەگەر دوا کەوت تا سێ ڕۆژ تەواو بوو ئەوەیش هەر گوناهی ناگات ئەم تەخییرەش بۆ کەسێکە کە لە خودا بترسێ لشداد الخصام بنیادەمی وا هەیە دەربارەی کاروباری دونیایی قسەت بۆ ئەکات قسەکانیت بە دڵە چونکە بە دیمەن باش قسە ئەکات و گفتی شیرینە هەروەها خودا ئەگرێ بە شاهید لەسەرەوەی لە دڵیایەتی کە گوایە ڕاستگۆیە و دڵسۆزە کەچی لە دڵا بەدترین دوژمنە. بنیادەمی وا کە پشتی هەڵکرد و لای تۆ دەرچوو یەکسەرەچێت خراپە ئەکات و دەغڵودان ئەسوتێنێ و حەیواناتی موسڵمانان ئەکوژێ یان مەبەست ئەوانەن کە ئەگەر کاروباری خەڵکیان کەوتە دەست و بوون بە فرماندەر خراپە ئەکەن و زوڵم و زۆرداری ئەکەن خودا خراپەکاری پێ ناخۆشە. ئەگەر بەم بنیادەمە بوترێ لە خوا بترسە و بەدکاری مەکە، غیرەت و نەفامی جاهیلیەت ئەیگرێ و توڕە ئەبێ و ئەو گوناهە ئەکات کە لێی مەنع کراوە. ئەو کەسە سزای دۆزەخی بەسە. شوێنێکی زۆر بەدە ئەو شوێنەی لە دواڕۆژا ئەوی تێدا جێگیرەبێ. بنیادەمی واش هەیە خۆی ئەفرۆشێ و سەرو ماڵی خۆی بەختەکا لە پێناوی ئەمر بە چاکە و نەهی لە خراپە و جیهاد لە ڕێی خودادا تا خودای لێ ڕازی بێ خودا لەگەڵ بەندەکانی خۆی میهرەبانە و پاداشتیان ئەداتەوە. يا أيها الذين آمنوا ادخلوا في ئەی ئەوانەی ئیمانتان هێناوە ملکەچ بن بۆ ئایینی ئیسلام لە هەموو ڕوویەکەوە و لە هەموو کار و بارێکدا، دوای شتێکی تر مەکەون و ئەحکامی قورئان لەگەڵ ئەحکامی تەورات تێکەڵ مەکەن و دوای هەنگاوی شەیتان مەکەون، شەیتان دوژمنی ئاشکرا و ناحەزی ئێوەیە. ئەگەر پاش ئەوەی دەلیلی ئاشکراتان بۆ هات لەسەر ڕاستی ئایینی ئیسلام، هەڵخلیسکان و لە ڕێی ڕاست لاتان دا و بێگوێییتان کرد، زۆر چاک بزانن خودای گەورە بە دەسەڵاتە و حەکیمە لە تۆڵە سەندنەوەدا و بە حەق نەبێت تۆڵە ناسەنێتەوە. هل ينظرون إلا أن يأتيهم وا دیارە ئەو کافرانە چاوەڕوانی ئەوەن و ئەوەیان ئەوێ کە خودا و مەلائیکەکانی خودا لە ناو چەند پەڵە هەورێکی سپیدا بێن بۆیان کە چاوەڕوانی ڕەحمەتی لێ ئەکرێ کەچی مەلائیکەی سزان و لە دیمەنی هەوری سپیدا دەرەکەون و غەزەبی خودایان بەسەرا ئەبارێ و هەموو شت ئەبڕێتەوە و حوکمی خودا جێبەجێ ئەکرێ ئەمە کاری بەنیادەمی هوشیار نیە باشتر ئەوەیە تەوبە بکەن و بێنە سەر ڕێی ڕاست و چاوەڕوانی ڕەحمەتی خودا بن ئەوانەی کافرن ژیانی دونیایان لەبەر چاو جوان کراوە و ڕازێنراوەتەوە ئەمانە گاڵتە ئەکەن بە خاوەن ئیمانەکان ئەوانە کە لە خودا ئەترسن لە ڕۆژی قیامەتدا لە ژووری کافرەکانەوەن خودا بۆ هەر کەس بیەوێ ڕۆزی و بەهرە بەبێ حیساب و ژمارە ئەبەخشێت بنیادەم لە بەینی ئادەم و ئیدریسدا یەک جۆر ئوممەت بوون هەموو لەسەر حەق بوون پاشان لەناو خۆیاندا تێکچوون ئەنجا خودا پێغەمبەرانی بە موژدەدەر و ترسێن نارد و کتێبی لەگەڵ ناردن بەڕاستی تا خودا فەرمانی حەق بدا لەو شتانەدا کە خیلافیان تیا هەبوو کەچی کەس ئیختیلافی نەئەکرد و لە ڕێگای ڕاست لای نەئەدا ئەوانە نەبێ کیتابیان بۆ هاتووە لەگەڵ موعجیزەدا ئەمانە بە ناحەق و زوڵم لایاندا چونکە حەزیان لە ماڵی دونیا ئەکرد بەڵام خودا موسڵمانەکانی هیدایەت دا بۆ لابردن و نەهێشتنی ئەو زوڵم و ئیختیلاف و لە ڕێلادانە خودا بۆ هەر کەس مەیلی لەسەر هیدایەتی بێ شارەزای ئەکات و ئەیخاتە سەر ڕێگای ڕاست و ڕەوان لاتان وایە هەروا بە ئاسانی ئەچنە بەهەشت کە هێشتا بەسەرهاتی ئەوانەتان بەسەر نەهاتووە کە لە پێش ئێوەوە بوون و سەختی و سزا و ئازاری زۆریان تووش بوو لە پێناوی بڵاو کردنەوەی ئایین و جیهاددا و ناڕەحەتیان گەیشت بۆ دوا پلە بە ڕادەیەکی وەها پێغەمبەرەکە و ئەوانەی ئیمانیان هێنابوو لەگەڵی ئەوەندە لە تەنگوچەڵەمەدا بوون و بە جۆرێ تەنگاو بووبوون ئەیان وت ئیتر کەی لەلایەن خودای گەورەوە یارمەتیمان بۆ دێ کەی ڕزگارەبین؟ خودایش وەحی کرد بۆ پێغەمبەرەکەیان کە پێیان بڵێ، یارمەتی خودا نزیکە و ئەوەندەی نەماوە ڕزگاربن، واتە، ئەمە ڕەوشتی خودایە لەناو بەندەکانیا کە لە پاش تەنگانە فەرحانییە و لە دوای خۆڕاگرتن سەرکەوتنە. ئەم ئایەتە لە غەزای ئەحزابدا هاتووەتە خوار. وما تفعلوا من خیر فان الله به علیم. لێتەپرسن چی لە ڕێگەی خودادا سەرف کەین؟ پێیان بڵێ هەرچی سەرفەکەن لە ڕێگەی خودادا لە پێش هەموو کەسا بیدەن بە باوک و دایکتان و بە خزمە زۆر نزیکەکانتان و بە هەتیوان و داماوان و ڕێبوارانی بێدەست هەر خێرێ بکەن و هەر ماڵێ ببەخشن خوا ئاگای لێیەتی چەن جوانە ئەوان لێی ئەپرسن چی سەرف بکەن کەچی ئەو لە وەڵامدا ئەو کەسانە باسەکات کە ئەبێ لە پێش هەموو کەسدا یارمەتیان بدەن بەڵێ موهیم نیە چی سەرفەکەن موهیم ئەو شوێنەیە تیایا سەرفەکەن جەنگکردن لە مانگی حەرامدا تاوانێکی گەورەیە، بەڵام ڕێگەی دینی خوا گرتن لە خەڵک و ئینکاری خودا و ئینکاری حورمەتی مەسجیدولحەرام و تەجاوزکردنە سەری و دەرکردنی ئەهلەکەی کە موسڵمانەکانن لای خودا ستەمێکی گەورەترە. مەنعی خەڵک کردن لە دین بە ئازار دان و دەرکردن و شێوەکانی تر لە کوشتنی نەفس گەورەترە ئەم کافرانە واز ناهێنن و بەردەوام جەنگتان لەگەڵ ئەکەن بە هیوای ئەوەی ئەگەر بتوانن لە دینی ئیسلام هەڵتان بگێڕنەوە نەکەن هەڵخەڵەتێن لە هەمان کاتیشدا سوود و قازانجی دنیایشیان تیا هەیە بەڵام زیان و تاوانەکەیان لە سوود و قازانجەکەیان گەورەترە و بۆ ئەوە ناشێ بۆ قازانجە دنیاییەکە بنیادەم خۆی تووشی گوناه و سزای دواڕۆژ بکات هەروەها پرسیارت لێ ئەکەن چی سەرف کەن لە ڕێگەی خوادا بڵێ، ئەوەی بە ئاسانی دەست بدا بۆیان و گران نەبێ لەسەر شانیان. خودا وەها حوکم و فەرمانی خۆیتان تێئەگەیەنێ تا بیر بکەنەوە لە فەرمانەکانی خودا و لە ئەنجام و دواڕۆژی خۆتان و بۆ دین و دونیای خۆتان بە ڕێک و پێکی هەوڵ بدەن. فی الدنیا والآخرە. بۆیە ئەم ئایەتە هاتە خوار. دەربارەی تێکەڵی لەگەڵ هەتیوان پرسیارت لێکەن، بڵێ، تێکەڵی لەگەڵیان بۆ چاککردنیان و چاککردنی ماڵ و سامانیان چاکترە لەوەی کە لێیانەوە دووربن. ئێوە ئەگەر تێکەڵیان بن ئەوان براتانن و حەقی برا لەسەر برا ئەوەیە دڵسۆز بێ لەگەڵیا و چ چاکەیەکی بۆ خۆی ئەوێ بۆ ئەویشی بوێ خودایش ئاگەدارە و ئەزانێ کێ تێکەڵی ئەکا لەگەڵیان بە نیازی چاکە و بە دڵسۆزی و کێیش تێکەڵی لەگەڵیان ئەکا بە نیازی بەد و دڵپیسی و بە تەمای ماڵ خواردنیان خودا ئەگەر بیویستایە تووشی باری گرانی ئەکردن و نەی ئەهێشت تێکەڵیان بکەن خودا دەسەڵاتدارە و ئەتوانێ تۆڵە لە پیاو خراپ بسێنێ و فرمانەکانی پڕ حیکمەتن. جاریەیکی موسڵمانی خاوەن ئیمان چاکترە لە ژنێکی شەریک بۆ خوا بڕیاردەر هەرچەند ئەو ژنە موشریکەتان لا پەسەند بێ لەبەر جوانی یان سامان یان نەسەب هەروەها ژن مەدەن بە پیاوی کافر موشریک بێ یان کیتابی تا موسڵمان نەبێ بەندەیەکی موسڵمان و خاوەن ئیمان چاکترە لە کافر هەرچەند کافرەکەتان بەلاوە جوان و خاوەن ماڵ و حەسەب و نەسەب بێ کافرەکان خەڵک بانگ ئەکەن بۆ کار و کردەوەی بەد کە بنیادەم ئەخاتە ئاگری دۆزەخ خودایش بانگی خەڵک ئەکات بۆ کردەوە و بیروباوەڕی چاک و ڕەزامەندی خۆی کە بنیادەم ئەباتە بەهەشت و ژیانی بەختیاری ئەبەدی خودا ئایەتەکان و حەرام و حەڵاڵ بۆ خەڵک ڕوون ئەکاتەوە بەڵکو بیر بکەنەوە و ڕێگای ڕاست بگرن. وَیَسْئَلُونَکَ عَنِ الْمَحِیضِ پرسیارت لێکەن دەربارەی حوکمی حەیزی ژن و تێکەڵیان لەگەڵیان تۆیش وەڵامیان بدەرەوە کەوا حەیز شتێکە بنیادەم تەرێزی لێ ئەکات و بە پیسی ئەزانێ ئێوە لە کاتی حەیزدا جیماع لەگەڵ ژنەکانتان مەکەن و سەبر بکەن تا بە تەواوی پاکەبنەوە کە پاک بوونەوە لەو ڕێگایەوە کە خودا بۆتانی حەڵاڵ کردووە جیماعیان لەگەڵ بکەن. خودا ئەوانەی خۆش ئەوێ کە زۆر تەوبە ئەکەن و لە گوناه پەشیمان ئەبنەوە و ئەوانەی خۆش ئەوێ کە پاکن و لە کاتی حەیزدا جیماع ناکەن لە گەڵ ژنیان و لە ڕێگای حەڵاڵ و شەرعیەوە ئەچنە لایان ئەهلی جاهیلیەت کە ژنەکانیان ئەکەوتە حەیزەوە تێکەڵیان لە گەڵ نە ئەکردن و نانیان لە گەڵ نە ئەخواردن و لە گەڵیاندا نە ئەنیشتن بۆیە بەم ئایەتە پیرۆزە خودای گەورە ڕوونی کردەوە کە چی لە کاتی حەیزدا حەرامە و چی حەڵاڵە جێگەی ئاوس بوون و مناڵ بوونن بۆ ئێوە بچنە لای ژنەکانتان لەو ڕێگایەوە کە ئەبێتە هۆی مناڵ بوون ئیتر کە ڕێگای کشت و کاڵتان گرت هەر چۆن بچنە لایان قەی ناکات بە دانیشتنەوە یان لەسەر پشت مەبەست و نیازی باش بخەنە پێش خۆتانەوە واتە ناوی خودای لێ بێنن و دڵخوازتان نەوەی ڕەفتار باش بێ لە خودا بترسن و ڕێگای ناشەرعی بەکار مەهێنن دڵنیابن ڕۆژی پاداش بە خودا ئەگەن ئەی پێغەمبەر بۆ ئەو کەسانەی سوێن ئەخۆن نەڕۆنە لای ژنەکانیان مۆڵەتی چوار مانگ هەیە کە نەڕۆنە لایان و لەو ماوەدا زۆریان لێ ناکرێ بچنە لای ژنەکانیان یان تەڵاقیان بدەن ئەگەر پاش چوار مانگەکە گەڕانەوە بۆ لایان باشە و خودا تاوان بەخش و میهرەبانە لەبارەی دووری چوار مانگەکەوە. ئەو ژنانەی تەڵاق دراون ئەبێ پەلە نەکەن و خۆیان ڕاگرن و لەسەر حاڵی خۆیان ڕاوەستن تا ماوەی سێ حەیزی تەواو یان سێ طوهر و پاکی تەواو ئەوسا ئەتوانن شوو بکەن ئەگەر ئیمانیان بە خودا و بە ڕۆژی قیامەت هەیە ئەبێ چی لە مناڵانیانایە نەیشارنەوە چ مناڵ و چ حیز مێردەکانیان حەقدارترن لە بێگانە بۆ ئەوەی لەو ماوەی ڕاوەستانەدا پێش تەواو بوونی عیددەکان بیانگێڕنەوە ژێر نیکاحی خۆیان ئەگەر ئەم گەڕانەوەیان بە نیازی چاکە و خێر و ڕێککەوتنی نێوانیان بێ نەک بە نیازی زیان گەیاندن بە ژنەکە. ژنەکان هەر وەک واجباتیان لەسەرە ئەوەندەش حقوقیان هەیە ئەبێ پیاوانە بۆیان جێبەجێ بکرێ وەک ژیانی ڕێک و ڕێز لێگرتن و هەموو پێویستیەکانی ژیان بەڵام پیاوەکان زیادەیان هەیە بەسەر ژنەکانیانەوە بۆ نموونە ژنەکان بەبێ ئیزنی پیاوەکانیان نابێ لە ماڵ دەربچن چونکە پیاوان سەرپەرشتی کاروباری ژنانیان ئەکەن خودا بەدەسەڵاتە و فرمانەکانی پڕ حیکمەتن. ئەو تەڵاقەی گەڕانەوەی ژن لە پاش ئەو دروست بێ هەر دوو جارە ئیتر پاش ئەم دوو جارە تەڵاقە یان ڕاگیر کردنی ژنەکەیە بە پێی یاسای ئیسلام کە بە درێژی باس کراوە یان تەڵاق دانی جاری سێیەمە جا ئێوە ئەی پیاوەکان ڕەوا نییە بۆتان ئەو شتانە لە ژنەکانتان بسێننەوە کە پێتان داون و کردووتانن بە موڵکیان چ مارەیی و چ غەیری مارەیی بۆتان نیە لێیان بسێننەوە نە پێش تەڵاقدان و نە پاش تەڵاقدان مەگەر ژن و پیاوەکە لەوە بترسن کە نەتوانن بە پێی ڕێ و شوێنی ئاین پێکەوە بژین و بیانەوێت لە یەک جیا ببنەوە و ژنەکە ڕەغبەتی ئەوەی هەبێ بە ماڵ دان بە پیاوەکە خۆی ڕزگار بکات و لێی جیا ببێتەوە بەڵێ ئا لەم حاڵەتەدا نە ژنەکە بە دانی ماڵەکە گوناهبار ئەبێ و نە پیاوەکەیش بە وەرگرتنی کە شووی کرد بە یەکێکی تر و پاشان ئەم مێردە دووهەمەی تەڵاقی دا، ئەوە هیچ گوناهبار نابن لەگەڵ مێردە پێشینەکەی بگەڕێنەوە بۆ یەک بە مارەبڕینێکی تازە، ئەگەر وایان ئەزانی سنووری فەرمانەکانی خودا ڕائەگرن و زیان بە یەکتر ناگەیەنن و بە پێی ئەمری خودا لەگەڵ یەکتر ئەجوڵێنەوە، خودا ئەم سنوورانە ڕوون ئەکاتەوە بۆ ئەوانەی تێئەگەن. مامەڵەیان لەگەڵ مەکەن بە جۆرێک کە خیلافی ئاینی ئیسلام بێ بۆ ئەوە کە زیانیان پێ بگەیەنن بە بێ مێردی واتە نەوا بکەن بیان گێڕنەوە لای خۆتان بە ڕەزامەندی و نە بەرەڵایان بکەن شووی تر بکەن هەر کەس وەها بکا زیان بە خۆی ئەگەیەنێ و ستەم لە خۆی ئەکات ئایەت و فرمانەکانی خودا مەکەن بە جێی گاڵتە، یاد و باسی نیعمەتەکانی خودا بکەن لەسەرتان کە بە پایەی ئیسلام گەیشتوون، سوپاسگوزاری خودا بکەن لەسەر ئەو ئایەتانەی ناردوویەتیە خوار بۆ سەرتان و پەند و ئامۆژگاریتان ئەکا پێیان، لە خودا بترسن و بزانن خودا بە هەموو شت ئەزانێ. کاتێ ژن تەڵاق درا و عیددەی تەواو بوو، مێردە پێشوەکەی ویستی جارێکی تر مارەی بکاتەوە و هەردوولا ژن و پیاو ڕازی بوون بەم دووبارە ڕێکەوتنە بەچاکە و لەسەر ڕێوشوێنی ئایین، ئێوە ئەی خاوەن ژنەکان ڕێگایان لێ مەگرن با بگەڕێنەوە بۆ لای مێردە پێشوەکانیان. ئەم ئامۆژگارییە بۆ کەسێک کە باوەڕی بە ڕۆژی دوایی ببێ، پەیڕەوی کردنی ئەم حوکمانە و بە گوێی ئەمری خودا کردن چاکتر و پاکترە بۆ دونیا و قیامەتی ئێوە. لەسەر خاوەن مناڵەکەیشە بە پێی عادەت و نەریتی وەخت خۆراک و بەرگی ئەو ژنانە بدا، کەسیش زیاد لە توانی خۆی هیچی لێ داوا ناکرێ، زیان نادرێ لە هیچ دایکێ بە هۆی مناڵەکەیەوە بەو جۆرە کە مناڵەکەی لێ بسەنرێتەوە، هەروەها زیانیش نادرێ لە باوکی مناڵەکە بە هۆی مناڵەکەیەوە بەوەی مناڵەکەی لە شیرەخۆریا بدرێتەوە بەسەریدا. ئەو حوکمەی لەسەر باوکی مناڵەکە هەیە لەسەر میراتگرەکەیشی هەیە و پێویستە میراتگرەکەیشی نەفەقە و کرێی ژنە شیردەرەکە بدات ئەگەریش باوک و دایکەکە بە ڕەزامەندی هەردووکیان و بێ ئەوەی زیان بە مناڵەکەیان بگات ویستیان مناڵەکە لە شیر ببڕنەوە ئەوە هیچ تاوانێکیان نایەتە سەر. ئەگەریش ویستتان دایەنی شیردەر بۆ مناڵەکانتان بگرن و لەلای دایکەکانیان نەمێنن ئەوە گوناهبار نابن ئەگەر ئەو ئوجرەیە کە بڕیارتان داوە بیدەن بە شیردەرەکان بە رێکوپێکی و بە پێی رێوشوێنی ئایین پێیان بدەن لە خوا بترسن و بزانن خودا سەختگیرە و ئاگای لە کار و کردەوەتانە چاک و خراپی. بەوەی کە ژنەکان بە پێی یاسای شەریعەت بیکەن وەک خوازبێنی لێکردن و بە سەراحەت جوابدانەوە و خۆ رێک و پێک کردن لە سنووری شەریعەتدا بەڵام ئەگەر لە سنووری شەریعەت دەرچوون ئەوا ئێوە گوناهبارە بن ئەگەر مەنعیان نەکەن چونکە ئەمر بە چاکە و نەهی لە خراپە واجبە خودایش ئاگای لەوەیە کە ئەیکەن. بەڵکو بەجۆرێ کە مەبەستەکە بگەیەنێت و ئاشکراش نەبێ، بۆ نموونە پێی بڵێ ژنی وەک ئێوە باشە و لایقی پیاوی باشە، ئیتر بە مەیل و حەزکردن لە خواستنیان لە دڵەوە هیچ گوناهتان ناگات، خودا ئەزانێ ئێوە خۆتان پێ ڕاناگیرێ و باسیان ئەکەن، بەڵام بە پەنامەکی بەڵێنی نکاح و موعاشەرەیان مەدەنێ، هەر تەنها قسەی باش و شەرعییان لەگەڵ بکەن. حقا علی المحسنین. ئەگەر ژنتان هێنا و لە پێش ئەوەی بڕۆنە لایان و لە پێش ئەوەی مارەییان بۆ دابنێن تەڵاقتان دان گوناهبار نابن، بەڵام لەسەرتان واجبە بۆ چارکردنی دڵگرانی ژنە تەڵاقدراوەکان میقدارێ ماڵیان بدەنێ تا دڵیان خۆش ببێ، ئیتر لەسەر دارا و دەوڵەمەند بە پێی خۆی و لەسەر بێدەسەڵات و نەدارا بە پێی خۆی. ئەگەریش پێش ئەوەی بڕۆنە لایان تەڵاقتان دان، بەڵام مارەییتان بۆ دیاری کردبوون، ئەوە تەڵاقدراو نیوەی ئەو بڕیاردراوەی ئەکەوێ و پێویستە بیاندەنێ. مەگەر ژنەکان چاوپۆشی لە مێردەکانیان بکەن و ئەو نیوە مارەییەی خۆیان نەوێ و هیچ وەرنەگرن. یان ئەوانەی عەقدی نیکاحیان بەدەستە کە پیاوەکانن چاوپۆشی بکەن و هەموو مارەی تەڵاقدراوەکە بدەن. واتە واز لە نیوەکەی خۆیان بێنن بێگومان چاوپۆشی لەلایەن مێردەکانەوە و دانی هەموو مارەییەکە بە ژنە تەڵاقدراوەکە نزیکترە لە ترس لە خواوە هەروەها پایەیی شەرافەت و فەزڵتان لەبیر نەچێتەوە خودا چاوی لێتانە و ئاگای لە هەموو کردەوەتانە. ئەگەر لە کاتی نوێژەکانا ترسی دوژمنتان بوو ئەوا بە پیادە و بە سواری هەر چۆن نوێژ بکەن بۆتان دروستە ئەنجا کە ئەمین بوونەوە و ترستان نەما بە پێی ئەو ئاداب و یاسایە کە لە لایەن خوداوە فێرکراون و ئەوسا ئەتانزانین نوێژەکانتان جێبەجێ بکەن. ئەو پیاوانەی ئەمرن و ژنیان لە دوا بەجێ ئەمێنێ خوای گەورە بڕیاری داوە ئەو ژنانە لە ماڵی خۆیانا بژین تا ماوەی ساڵێک بێ دەرچوون لەو ماڵە خۆ ئەگەر ژنەکان خۆیان دەرچوون ئیتر تاوان لەسەر ئێوە نییە ئەوان چی لە خۆیان بکەن بە پێی ڕێ و شوێنی ئاین ئایا تەماشای ئەوانە ناکەن کە هەزاران کەس بوون لە ماڵی خۆیان دەرچوون و لە ترسی مردن بە تاعوون یان لە ترسی دوژمن ڕایان کرد جا خودا ئەمری فەرموو پێیان کە بمرن و ئەوانیش مردن پاش مردنەکەیان خودا زیندووی کردنەوە و حاڵی کردن و تێی گەیاندن کە کەس لە دەستی خودا دەرناچێ و سەرەنجام هەر لای ئەوە قەرزێکی وا جوان و بەجێ بێ واتە تەنها بۆ ڕەزامەندی خودا بێ تا خودایش چەند قات و چەند قات جەزای بداتەوە هەر خودایە ماڵ و ڕزق و ڕۆزی فراوان ئەکات و هەر خودایشە کەمی ئەکاتەوە و هەموویشتان دوایی بۆ لای ئەو ئەگەڕێنەوە و حیساب و کیتابتان لای ئەو ئەبێ تەماشای ئەو کۆمەڵە ناکەن لە بەنی ئیسرائیلیەکانی پاش موسا کە بە پێغەمبەرێکی خۆیانیان وت پادشایەکمان بۆ بنێرە با لە ژێر سەرکردایەتی ئەودا لە پێناوی ڕەزای خودا و بەرز کردنەوەی ئاینا جەنگ بکەین جا پێغەمبەرەکەیان پێیانی فەرموو ئەگەر جەنگ فەرز کرا لەسەرتان خۆ لەوانە نیە پەشیمان ببنەوە ئەوانیش وتیان چۆن پەشیمانەبینەوە. چۆن لە پێناوی ڕەزای خوادا ناجەنگین لە کاتێکدا کە ئێمە لە خانووبەرە و جێوڕێی خۆمان دەرکراوین و لە ماڵ و سامان و مناڵمان دوور خراوینەتەوە بەڵام کە لە لای خوداوە جەنگیان بەسەردا فەرز کرا کەمێکیان نەبێ هەموو پەشیمان بوونەوە و پشتیان لەو واجبە هەڵکرد و فەرمانەکەی خودایان ڕەت کردەوە خودا بە ستەمکاران ئەزانێ و ئاگای لە گوفتار و ڕەفتاریانە جا پێغەمبەرەکەیان پێی فەرموون، ئەوە لەسەر داواکردنی خۆتان کە خودا پادشایەکتان بۆ بنێرێ تالوتی کردە پادشاتان و ئەو فەرمانڕەوا ئەبێ بەسەرتانەوە، وتیان چۆن تالوت ئەکرێتە پادشا و گەورە و فەرمانڕەوامان؟ ئێمە لەو لایقتر و شایستەترین کە ببینە فەرمانڕەوا، ئەو سامان و دارایی نییە، پێغەمبەرەکە پێی فەرموون، خودا هەڵی بژاردووە و بۆ پادشایەتی پەسەندی کردووە، لە ئێوەی زیاتر زانست و هەیکەل داوەتێ و لە ئێوەی چاکتر دروست کردووە، بێگومان خودا فەرمانداری بە کەسێ ئەدا کە خواستی خۆی لەسەری بێ. پێغەمبەرەکەیان پێی وتن، نیشانەی فەرمانڕەوایی تالوت ئەوەیە سندووقە داگیرکراوەکەتان بێتەوە دەستان، کە بەهۆی ئەو سندووقەوە لەلایەن خوداوە ئارامی و دڵ دامەزراویتان دەست ئەکەوێ، هەروەها لەو سندووقەدا هەندێ پاشماوەی حەزرەتی موسا و هاروونی برای هەیە وەکو کتێبی تەورات و عەسای موسا و مێزەر و قاپووتی ئەو و هاروون و هەندێ شتی تر. فریشتەکانی خودا ئەو سندوقە هەڵەگرن و بۆتانی ئەهێننەوە. بەڕاستی لەم ڕووداوەدا دەلیلی ئاشکرا هەیە بۆ ئێوە لەسەر ڕاستیی پێغەمبەرەکەتان و بڕیاری کردنی تالوت بە سەرکردە و فەرمانڕەواتان، ئەگەر ئێوە ئیماندار بن. کە تالوت لەگەڵ سوپاکەی بە ئیزنی ئیشمەویلی ڕەهبەریان لە شاری قودس دەرچوو، وتی بە میری و سوپاکەی، خودا تاقیتان ئەکاتەوە بە ئاوی ئەو ڕووبارە کە ڕوونە، هەر کەس لێی بخواتەوە لە ئێمە نییە و هەر کەس لێی نەخواتەوە لە ئێمەیە. مەگەر یەکێ بە لالەوێرچی دەستی ئاو هەڵگرێ و دەمی پێ تەڕ بکا. جا هەموویان سەرپێچیان کرد و لە ئاوی ڕووبارەکەیان خواردەوە کۆمەڵیکی کەمیان نەبێ کە بە گوێیان کرد و لێیان نەخواردەوە ئەنجا کاتێک کە تالوت و موسڵمانەکانی هاوڕێی لە ڕووبارەکە پەڕینەوە و چاویان بە سوپای جالوت و پادشای عەمالیقەکان کەوت وتیان ئێمە ئەمڕۆ چاری جالوت و سوپاکەی ناکەین ئەوان زۆرن و ئێمە کەم بەڵام ئەوانەی باوەڕیان وابوو ئەگەنە حزوری خودا وتیان ئەگەر خودا مەیلی لێ بێ زۆر تاقمی کەم سەرەکەون بەسەر تاقمی زۆردا خودا لەگەڵ ئەوانەیە کە خۆگرن و یارمەتیان ئەدات. ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا سوپای جالوتیان تێک شکاند و داود جالوتی کوشت و خودای گەورە پاش ئەوە سەرەکی و گەورەی و زانیاری بەخشی بە داود و کردی بە پێغەمبەر بۆ سەر بەنی ئیسرائیلی و ئەوەی خودا خۆی ویستی پێی نیشان دا بێگومان ئەگەر خودا هەندێ کەسی ستەمکار بە هەندێ کەسی تر چار نەکا و لەناوی نەبا سەر زەوی وێرانەبێ بەڵام خودا خاوەن فەزڵ و بەزەییە بەسەر هەموو عالەمدا. ئەو ئایەتانە کە خوێندمانەوە بەسەرتا ئایەتی خودان کە بەڕاستی پێمان گەیاندیت و تۆ لەو پێغەمبەرانەی ڕەوانە کراون بۆ سەر خەڵک و بۆ تێگەیاندنیان. تلک الرسل فضلنا بعضهم علی بعض. یفعل ما یرید. ئەو پێغەمبەرانە هەندێکیانمان بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا هیوایان هەیە خودا ڕاستەوخۆ و بەبێ واسیتە قسەی لەگەڵ کردوون وەکو موسا هەندێکیشیانمان بەچەند پایە بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا وەک حەزرەتی محمد صلی اللە علیە وسلم کە بەسەر هەموو پێغەمبەرانی تردا بەرز کراوەتەوە بەوە کە کراوە بە پێغەمبەری هەموو ئوممەت و نەتەوەکان هەروەها بەوە کە موعجیزەیەکی پێدراوە لەپاش خۆیشی پایەدارە ئەویش کە قورئانی پیرۆزە. یەکێکی تر لە دەلیلی بەرز کردنەوەی ئەوەتە کە ئوممەتەکەی لە ئوممەتی هەموو پێغەمبەرانی تر چاکترە چەند موعجیزەی دیاریشمان بە عیسای کوڕی مەریەم دا وەک ئەوەی کە هێشتا لە بێشکەدا بوو قسەی لەگەڵ خەڵکە کرد یان وەک زیندوو کردنەوەی مردوو هەروەها چاک کردنەوەی کوێر و زکماک و بەڵەک هەروەها جوبرەئیلمان کرد بە یاریدەدەر و پشتیوانی کە بە هێزی قودسی ئێمە یارمەتی ئەدا. دیارە ئەگەر خودا خواستی لەسەر نەبوایە ئوممەتەکان لەناو خۆیاندا جەنگیان نەئەکرد و نەئەچوون بەگژ یەکتردا و لە پاش پێغەمبەرەکان و پاش ئایەتە ئاشکراکان کە بۆیان هاتبوو ئاژاوە و دووبەرەکی نەئەکەوتە مابەینیان. بەڵام ئەوە بوو جیاوازی کەوتە ناویان. هەندێکیان ئیمانیان هێنا و ڕێگای ڕاستیان گرت و هەندێکیشیان کافر بوون و ڕێگای لاریان گرت. بەڵێ، لەو ڕۆژەدا تەنیا کافرەکان بە ستەمکار دادەنرێن. لە ئەبو هورەیرەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ گێڕراوەتەوە فەرموویەتی، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ چاودێری سەر فیترەیەکی ڕەمەزانی خستە ئەستۆم، یەکێک هاتە لام دەستی کرد بە کۆکردنەوەی خۆراک، منیش گرتم و پێم وت، ئەتبەم بۆ لای پێغەمبەر دروود و سەلامی خوای لەسەر بێ بەسەرهاتەکەی گێڕایەوە. وتی هەژارم و مناڵم مردە و بەرم دا ئیتر نایەمەوە، شەوی دوایی هاتەوە و ئەبو هورەیرە بە هەمان شێوەی لەتەکدا کرد و ئەویش وەک شەوی پێشووی وت، شەوی سێهەم بە هەمان شێوە، ئەم جارەیان ئەبو هورەیرە وتی ئەمە بوو بە سێ جار، ئەم جارە بەرت نادەم، وتی بەرم دا چەند کەلیمەیەکت فێر دەکەم سوودیان دەبێ بۆت، کە چوویتە ناو جێگەی خەو ئایەتەلکورسی بخوێنە. اللە زاتی واجب الوجودی خاوەن کەماڵە لە هەموو عەیب و کەم و کوڕیەک پاکە لە صیفات و کردەوەیا هیچ جۆرە کەم و کوڕیەک نیە کەس نیە شایستەی پەرستن بێ و بەندەیی بۆ دروست بێ ئەو نەبێ چونکە هەر ئەو زیندوو بە زاتی خۆی و لەو زیندوێتیەیا موحتاجی کەس نیە و نابێ. ئەوە کە خۆی بە خۆیەوە ڕاوەستاوە و بەڕاستی خاوەنی بوونی خۆیەتی و ئەوە هۆی بوونی غەیری خۆیەتی، واتە هەموو مەوجودێ ئەو دروستی کردووە، کەوابوو هەر ئەو شایانی پەرستن و بەندەیی بۆ کردنە و کڕنووش هەر بۆ ئەو دەبرێ. ئەو ئەڵڵایە بە ئان بێ ئاگایی بەسەردا نایە و نەوز نایگرێ و خەوی لێ ناکەوێ، هەرچی لە ئاسمان و زەویدا هەیە موڵکی ئەوە، ئەو دروستی کردوون و بوون و نەبوون و مان و نەمانیان بە دەستی توانای ئەوە، ئەوەندە خاوەن پایەیە کێ بێ و کێیە بتوانێ بە بێ ئیزنی ئەو تکا بۆ تاوانبارێ بکات؟ زانا و ئاگەدارە لە هەرچی لە بەردەستی عالەمدا هەیە و هەرچی لە دوای ئەوان پەیدا ئەبێ. هیچ شتێ لەوەی ئەو ئەیزانێ کەس ناتوانێ بیزانێ و پەیی پێ بەرێ. شتێ نەبێ کە خۆی ڕێگای زانینی پێ بدا. واتە مەعلوماتی غەیری خودا و زانیاریان هی خۆیان نییە، خودای گەورە پێی بەخشیون. زۆرکاری نییە لە وەرگرتنی ئایینی ئیسلامدا، واتە قازانج و چاکی ئەم دینە ئەوەندە دەرکەوتووە چ لە لایەنی دین و چ لە لایەنی دونیا و خووڕەوشت و کۆمەڵایەتییەوە پێویست نییە زۆر لە کەس بکرێ بۆ وەرگرتنی ڕاستی و ناڕاستی و شارەزایی و گومڕاهی لە یەک جیابوونەتەوە و قازانجی ئەو زیانی ئەم دەرکەوتووە و هەموو شت ئاشکرا بووە. ئەوەی ئینکاری ڕێگەی شەیتان ئەکات و ئیمان بە خودا دێنێ ئەوە بەڕاستی دەستی گرتووە بە دەسووی ڕشتەیەکەوە پچڕانی نیە خودا عیلمی فراوانە و هەموو شت ئەزانێ و هەموو شت ئەبیسێ و لە هەموو لایێ ئاگەدارە. اللە ولی الذین آمنوا یخرجهم من الظلمات الی النور. ئەوانەی ئیمانیان هێناوە بە خودا و پێغەمبەری خودا و دوایان کەوتوون، خودا سەردار و کارهەڵسوڕێنیانە، لە تاریکی خامی و نەفامی، تاریکی چاوکێری و نەزانی، لە تاریکی کوفر و ئارەزوو پەرستی ڕزگاریان ئەکات و ئەیانخاتە ڕووناکی فام و شعور و زانیاری و خودا پەرستی. ئەوانەیش کە بێ ئیمانن و خودا و پێغەمبەرەکەی ناناسن سەردار و سەرکردەیان شەیتان و دەست و بەستەکەیەتی. کە بە پێچەوانەی موسڵمانەکان لە ڕووناکی فام و زانین و ئیمان و بیر و هۆش دەریانەکەن و تووشی تاریکی نەزانی و نەفامی و بێ ئیمانی و بێ عەقڵیانەکەن ئەم کافرانە لایقی ئاگری دۆزەخ و سزای پڕ ئازاری دواڕۆژن و لە ئاگردا هەتا هەتایە ئەمێننەوە شایەنی باسە طاغوت بە مەعنای زاڵم و لە سنوور لادەرە و لێرەدا مەبەست شەیتانە. سەیری ئەو کەسە ناکەن کە لەگەڵ ئیبراهیم کەوتە موجادەلە و غەوغا دەربارەی خودا؟ چونکە خودا دەسەڵاتی پێدابوو لەخۆی گۆڕابوو، ئیبراهیم پێی وت، خودای من ئەو زاتە بێ وێنەیەیە کە لە ڕۆژی قیامەتدا مردوو زیندووەکاتەوە و لە دونیادا ئەیمرێنێ. ئەویش وتی، منیش مردوو زیندوو ئەکەمەوە و زیندوویش ئەمرێنم، واتە مەحکووم بە ئێعدام عەفوو ئەکەم و بەرەڵای ئەکەم و لە مردن ڕزگاری ئەبێ، هەروەها زیندوو ئەکوژم. ئەنجا ئیبراهیم وتی، خودای من خۆر لە خۆرهەڵاتەوە ئەهێنێ، تۆ ئەگەر ئازای لە خۆرنشینەوە بیهێنە. کابرای کافری چەنەباز مات بوو، دەمی بوو بە تەڵەی تەقیو و هیچی پێ نەکرا. ئەی سەیری عوزەیر ناکەی کە بەلای قودسا ڕابورد هەموو خانوەکانی تەپی بوون و هیچی بەسەر هیچەوە نەمابوو عوزەیر سەری سوڕما و وتی خودا چۆن ئەم کاو لە وێرانە زیندووە کاتەوە هەر لەوێدا خودا بۆ ماوەی سەد ساڵ عوزەیری مراند و پاش ئەوە زیندووی کردەوە و لێی پرسی چەن بەو حاڵە مایتەوە واتە بە مردوویی وتی ڕۆژێ یان نیوەڕۆژێ خودا فەرمووی نەخێر سەد ساڵە مردووی لەگەڵ ئەوەش سەیری خواردەمەنی و ئاوەکەت بکە هیچ نەگۆڕاون هەروەها سەیری گوێدرێژەکەت بکە چۆن بووە بە ئێسک و پروسک و مردووە یان سەیری بکە چۆن ئەم ماوە دوور و درێژە نەمردووە ئەمانەوێ بتکەینە عەلامەت و نیشانەی دەسەڵاتمان و بە خەڵکی نیشان بدەین چۆن مردوو زیندوو ئەکەینەوە و چۆن وێرانە ئاوەدانەکەینەوە سەیری ئێسقانەکان بکە، ئێسقانی گوێدرێژەکەی یان هی مردووی تر چۆن گیانیان بەبرا ئەکەین و هەندێکیان ئەخەینە سەر هەندێکیان و پاشان گۆشتیان ئەکەینەوە بە بەردا. کە عوزەیر سەلامی خوای لێ بێ ئەم ڕاستیە و ئەم دەسەڵات و توانایەی خودای بۆ دەرکەوت وتی وا بە دڵنیاییەوە زانیم خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا دەڕوا و ئەتوانێ هەر شتێ بیەوێ بیکات. بەڵێ ئیمانم بووە و هەیە، بەڵام حەز ئەکەم دڵنیابم و دڵم ئاو بخواتەوە و ئارام بگرێ. خودا فەرمووی، دە چوار دانە پەلەوەر بهێنە و ڕایان بکێشە بۆ لای خۆت و سەریان ببڕە و لەسەر هەر شاخێک هەندێ لەوانە دانێ. ئینجا بانگیان بکە بۆ لای خۆت. بە ڕاکردن دێن بۆ لات. هەروەها باش بزانە خودا بەسەر کردەوەی خۆیا زاڵە و ئەتوانێ هەموو شت دروست بکات و هەموو کارەکانی پڕ حیکمەتن. واللە غنی حلیم. قسەیەکی باش و شیرین و چاوپۆشیەک لە تاوان و کەم و کوڕی خەڵک چاکترە لە سەدەقە و بەخشینێ کە ئازاری دڵ و منەتی لەگەڵ بێ خودا دەوڵەمەندە و موحتاجی یارمەتی و ماڵ نیە و بە حیلم و لێبوردوە واللە لا یهدی القوم الکافرین. ئەی خاوەن ئیمانەکان خێرو چاکەی خۆتان بە منەت دانان لەسەر داماوەکان و بە ئازاردانیان بەتاڵ مەکەنەوە وەک یەکێ ماڵی خۆی بەداماوان بدات لەبەر ڕیاو بەرچاوێنی و کەچی باوەڕی بە ڕۆژی دوایی نەبێ ئەوە حاڵی وەکو حاڵی بەردێکی سافە کە خۆڵی لەسەر بێ و بارانێکی گەورەی دڵۆپزل بدا بەسەریدا و بە ڕەق و ڕووتی بەجێی بێڵێ و خۆڵەکەی لەگەڵ خۆی بەرێت. ئەم ڕیابازە بێئاینانە ناتوانن کەم و زۆر برێتیی ئەو چاکەیان لە خودا وەربگرنەوە. بێگومان خودا هیدایەتی قەومی کافر نادات. ئەوانەیش کە ماڵی خۆیان لە پێناوی دەستکەوتنی ڕەزامەندی خوادا سەرفەکەن و هەندێ لە نەفسی خۆیان لەسەر ئیمان دائەمەزرێنن، کارەکەیان وەک ئەوەیە باخێک لەسەر شوێنێکی بەرز بێ و بارانێکی دڵۆپ گەورە بەسەریا ببارێ و ئەو باخە دوو قات بەر بدات، یا ئەگەر بارانی قەترە گەورە گەورەش بەسەریا نەبارێ، لەبەر باشی و بەپیتی شوێنەکەی تەنها شەونم لێی بدا و پێی بگەیەنێ. خودای گەورە بە کردەوەتان ئەزانێ و بینایە و هیچی لێ ون نابێ شایەنی باسە بەخشینی ماڵی دونیا لە ڕێی خوادا دامەزراندنی هەندێک لە نەفسە لەسەر ئیمان بەڵام بەخت کردنی ماڵ و گیان لە پێناوی خوادا دامەزراندنی هەمووی نەفسە لەسەر ئیمان توانای ئیش و کار و نان پەیدا کردنیان نەبێ کەچی لە پڕ کێژەڵۆکەیەکی ئاگرینی بەهێزی تێبەر ببێ و هەمووی بسوتێنێ؟ ئاوەها خودا ئایەتەکانتان بۆ بەیان ئەکا بەڵکو بیر بکەنەوە لە چاکە و خراپە و ڕێی ڕاست گرتن. ئەم نموونەیە کە خوای گەورە باسی فەرمووە بۆ ئەوانەیە کردەوەی چاک ئەکەن و خێر و سەدەقە ئەکەن و کاری وای تێکەڵ ئەکەن لەو شتە جوان و مەقبوڵانەی کە ئێمە لە زەوی بۆمان دەرهێناون خێر بکەن و لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خوادا یارمەتی و دەستگیرۆیی داماوان و هەژارانی پێ بکەن مەچن بەلای ماڵە ناشرینە بێکەڵکەکانتانا بۆ ئەوەی بە هەژارانی بدەن و پیاوەتی لەسەر بکەن کەچی خۆتان بێزتان نەیە ئەو جۆرە ماڵە لەباتی حەقی خۆتان وەربگرن مەگەر چاوپۆشی لێ بکەن و لەبەر هەندێ هۆ وەری بگرن بزانن خودا دەوڵەمەندە و موحتاجی ماڵ و دارایی ئێوە نییە و بۆ خۆتان چاکە لە شتی باش و بەنرخ بە موستەحەقان بدەن هەروەها خودا حەمد و سوپاس ئەکرێ چ لەسەر قبوڵکردنی کاری خێری ئێوە و چ لەسەر پاداشتدانەوەتان. شەیتان ئەتان ترسێنێ بە هەژاری ئەگەر ماڵتان لە ڕێگەی خوادا سەرف بکەن و ئەمرتان پێ ئەکا کە بەخیل بن و سەدەقە نەکەن خودایش وەعدەی عەفوی قیامەت و دەوڵەمەندی دونیاتان ئەداتێ خودا نیعمەتی فراوانە و زانایە و ئاگای لەو کەسەیە کە ماڵی لە ڕێگەی ئەوە بەخت کردووە و نایەڵێ فەقیر و هەژار بکەوێ شەیتان دوژمنتانە و ڕێگای گەداییتان پیشان ئەدا و ئەگەریش بە پەنامەکی بیکەن و خۆتان و خودا و خێر پێکراوەکە نەبێ کەس پێی نەزانێ ئەوە سوود و پاداشتی زۆرترە بۆتان لای خودای گەورە و تاوانەکانتان دائەپۆشێ و لە کۆڵتانیان ئەخات خودا ئاگەدارە لەو کردەوانەی ئێوە ئەیکەن و هیچی لێون نابێ لەسەر تۆ واجب نیە خەڵک بکەیتە هیدایەتدار و تۆ تەنها ڕێ پیشاندانت لەسەرە خودا هیدایەتی ئەو کەسە ئەدا کە بیەوێ هیدایەتی بدات هەرچی بە چاکە سەرف بکەن قازانجەکەی بۆ خۆتانە ئەگەر تەنها لە ڕی ڕەزامەندی خودادا سەرفی بکەن کەواتە منەت مەخەنە سەر خەڵک و لە ماڵە بەدە بێنرخەکانتان سەرف مەکەن و لە ماڵە باشەکانتان سەرف بکەن هەر خێرێ کە بیکەن و هەرچی بە فەقیر و هەژار بدەن لە ڕیی خوادا پاداشتان ئەدرێتەوە و هەرگیز ستەمتان لێ ناکرێ و حەقتان نافەوتێ. یان ئەوانەی کە جیهادەکەن لە ڕێی خوادا و لە پێناوی بەرزکردنەوەی ئاینی ئیسلامدا و ماوەی ئەوەیان نییە کە سابەت بکەن یەکێ نەیان ناسێ و ئاگەداری حاڵیان نەبێ بە دەوڵەمەندیان نەزانێ چونکە نەفسیان بەرزە و دەست لە خەڵک پان ناکەنەوە و موحتاجی خۆیان دەرنابڕن بەڵام بە شێوە و حاڵیانا دیارە کە بێدەرامەت و هەژارن ڕائەوەستن و ئەکەون و خۆیان پێ ڕاناگیرێ ئەمەش پاداشتی ئەوەیە کە لە دونیادا ئەیانوت معامەلەی بێ سوود وەک معامەلەی سووددارە و فەرقیان نییە و هەردووکیان حەڵاڵن کەچی خوای گەورە فرۆشتنی شەرعی و بێ سوودی حەڵاڵ کردووە و سوود و ڕیبای حەرام کردووە جا هەر کەس لای خوداوە ئامۆژگاری بۆ هات و حەرامیی پێ ڕاگەیەنرا و لە سوود خواردن وازی هێنا و دەستبەردار بوو، ئەوا ئەو سوودەی کە لە زەمانی جاهیلی و نەزانییا پێش ئەوەی حەرام بکرێ وەری گرتووە و خواردوویەتی، خودا عەفووی ئەکات و ئەنجامی کاری و پاداشتی واز هێنانی لای خودایە. بەڵام هەر کەس بگەڕێتەوە بۆ سوود خواردن، ئەوانە هاوڕێی ئاگرن و هەتا هەتایە تیایا ئەمێننەوە. ئەوانەی ئیمانیان بە خودا هێناوە و کردەوەی باشەکەن و نوێژەکانیان بە چاکی و ڕێک و پێکی بەجێ دێنن و زەکاتی ماڵیان ئەدەن بە داماوان ئەوانە پاداشتیان لای خودا هەیە و لە ڕۆژی قیامەتدا ترسیان نابێ لە سزا و دڵگران نابن و خەفەت ناخۆن خۆ ئەگەر تەوبەتان کرد و پەشیمان بوونەوە لەم سوود خواردنە ئەوا ڕاستە سەرمایەکەتان حەڵاڵتانە و وەری بگرنەوە نە زوڵم لە خەڵک بکەن بەوەی زیادەیان لێ وەربگرن و نە زوڵمتان لێ بکرێ بەوەی قەرزەکانتان دوا بخەن و سەر ڕاستیتان لەگەڵ نەکەن کە قەرزتان دا بە یەکێ یان ماڵێکتان فرۆشت بە پارەیێ تا کاتێکی دیاریکراو ئەو مامەڵە و قەرزە بنووسن تا لە بیر نەچێتەوە و کەس زیانی لێ نەکەوێ با نووسەرێکی باش بە شێوەیەکی ڕاست و عادڵانە و بێ کەم و زیاد بینووسێ با ئەو نووسەرە خۆگری نەکات لەو نووسینە و وەکوو خودا فێری نووسینی کردووە با ئەویش خۆگری نەکا لە نووسین و لە یارمەتیدانی خەڵک با ئەو کەسە کە حەقەکەی لەسەرە خۆی بە زمانی خۆی قسە بکا تا نووسەرەکە بینووسێت. با نووسەریش و کابرای حەق بەلاوەبوویش لە خودا بترسن و کەم و زیادی تیا نەکەن تا زیان لە کەس نەکەوێ. جا ئەگەر ئەو کەسەی حەقەکەی لەسەرە عەقڵی سووک بوو، قسەی جێی ئیعتیبار نەبوو یان بێ هێز بوو نەیئەتوانی بە ڕەسایی قسە بکات یان هەر نەیەتوانی قسە بکات وەکوو لاڵ، با ئەو کەسەی بەپێی شەریعەت سەرپەرشتی ئەکات بۆ نمونە وەکو باوکی قسە بۆ بنوسەکە بکا تا بینوسێ لەسەر ئەم بەیان و نوسینەیش دوو شاهید بگرن لە پیاوانی ڕاساڵ و دەم ڕاست ئەگەر دوو پیاو نەبوون با پیاوێک و دوو ژن ببنە شاهید لەوانەی کە ڕازی بن لێیان تا ئەگەر یەکێ لەو دوو ژنە شایەتیەکەی لەبیر چوو واقیعەکەی فەرامۆش کرد ئەوی تریان بیری بخاتەوە. با شاهیدەکان خۆگری نەکەن کە بانگ کران، چ بۆ بوون بە شاهید و چ بۆ شایەتی دان و بەیانی ڕاستی کردن. بێزار مەبن لەوەی بینووسن ماددەکە بچووک بێ یان گەورە، مادەم وادەی هەیە. ئەم نووسینە ڕاستترە لە لای خودا و باشتر شایەتییەکە جێگیر ئەکات. هەروەها باشترە بۆ ئەوەی لە وەختی خۆیان نەکەونە گومانەوە. سا مەگەر مامەڵەکە دەست بە دەسیەکی بەرچاوی بێ کە لە ناو خۆتانا ڕایبوێرن ئەوە ئەگەر نەینوسن تاوانبار نابن کاتێک کە مامەڵەتان کرد شاهید بگرن لەسەری پێویستە زیان لە بنوس نەدرێ و زیاتر لەوەی پێ نەکەن کە بۆی دیاری کراوە و حەقی نوسینەکەی بدەنێ شاهیدیش نابێ زیانی پێ بگەیەنرێ و ئەگەر مەسافەی هاتوچۆی زۆر بوو با مەسرەفی بۆ بکرێ ئەگەر زیان لە بنووس و شاهیدەکان بدەن ئەوە ئەبێتە هۆی تاوانباریتان لە خوا بترسن خودا حوکمی ئایینتان بۆ ڕوونەکاتەوە و ڕێگای ڕاستتان پیشانەدات و ئەوەی قازانجی هەبێ بۆتان فێرتانەکات خودا زانایە و ئاگای لە هەموو شت هەیە خۆ ئەگەر لەناو یەکدا متمانەتان بە یەکتر هەبوو خاوەن حەق داوای ڕەهنی نەکرد با ئەو قەرزارە کە متمانەی پێ کراوە و بە ئەمین و سەرڕاست دانراوە ئەو قەرزەی کە وەک ئەمانەت وایە لای لە وەختی خۆیا بیداتەوە بە خاوەن حەق و لە خودای خۆی بترسێ و ئینکاری نەکات لەناو خۆتاندا شایەتی مەشارنەوە هەر کەس شەهادەت ون بکات و بیشارێتەوە ئەوە دڵی تاوانبارە. دیارە تاوانی کردەوەکە زیاترە لەوەی کە هەر لە دڵدا پەنهانە جا خودا ئەوەی مەیلی لەسەر بێ گوناهی ئەپۆشێ و لێی خۆشە بێ ئەوەیش مەیلی لەسەر بێ سزای بدا ئەوا سزای ئەدا و لێی خۆش نابێ خودا توانایی بەسەر هەموو شتێکدا هەیە و شت نیە لە دەسەڵاتی ئەو بەدەر بێ خاوەن ئیمانەکانیش هەموو ئیمانیان هێناوە بە خودای پەروەردگار و بە فریشتەکانی و بەو کتێبانەی کە بۆ پێغەمبەران نێرراون و بە دڵ باوەڕیان هەیە و بە زوبان ئیعتیراف و ئیقرارەکەن و ئەڵێن ئێمە هیچ فەرق و جیاوازی ناکەین لە بەینی پێغەمبەرەکانی خودادا هەر کەس هەر کارێکی چاک بکات قازانج و پاداشتی چاکی بۆ خۆیەتی و هەر کارێکی خراپ بکات زیان و سزای خراپی هەر خۆی ئەگرێتەوە خاوەن ئیمانەکان لە خودا ئەپاڕێنەوە و ئەڵێن خودایە لێمان مەگرە و سزامان مەدە ئەگەر واجبێکمان لە بیر چوو یان هەڵەیەکمان کرد خودایە باری گران مەخەرە سەر شانمان وەک ئەو بارە گرانەی خستبووتە سەر شانی نەتەوەکانی پێش ئێمە خودایە بارێکمان مەدە بەسەردا توانامان بەسەریا نەشکێ، لە گوناهمان ببوورە و تاوانمان بپۆشە و بەزەییت پیامانا بێتەوە و میهرەبانیمان لەگەڵ بفەرموو، تۆ گەورەمانی، تۆ پەروەردگارمانی و سەرپەرشتیمانەکەیت، زاڵمان بکە بەسەر کافرە بێدینەکاندا. لە ئەبو مسعودەوە ڕەزاو ڕەحمەتی خوایان لەسەر بێ گێڕراوەتەوە کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی هەر کەسێ دوو ئایەتی کۆتایی سورەتی بەقەرە بخوێنێتەوە بەشی ئەو شەوەی دەکات لە ئەبو زەڕی غەفاریەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕنەوە فەرموویەتی پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی ئەم ئایەتانەی کۆتایی سورەتی بەقەرەم لە گەنجینەیەکی ژێر عەرشدا دراوەتێ و پێش من نەدراوە بە هیچ پێغەمبەرێک ئەبو ئومامەی باهیلی لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەتا قورئان دێ دەبێ بە تکاکار بۆ هاوڕێیانی خۆی، ئەم دوو سورەتە درەخشانە بخوێنن، واتە سورەتی بەقەرە و سورەتی ئال عمران، چونکە ئەو دوو سورەتە لە ڕۆژی قیامەتدا دێن و لە دوو پەڵە هەور دەچن، یان لە دوو سابات دەچن، یان وەک دوو ڕەوەبەڕندەن کە لە ئاسماندا ڕیز دەبەستن و باڵیان ڕێک دەکەن، حاڵیان وەهایە، لەسەر دۆستان و یارانی خۆیان دەکەنەوە و لەسەریان هەڵدەدەنێ، بەتایبەتی سورەتی بەقەرە بخوێنن، چونکە بەڕاستی وەرگرتن و خوێندنی، پیت و فەڕ و بەرەکەتە و لە کیس چوونی، جێی داخ و خەفەتە، سەرەڕای ئەوەیش جادووگەران دەرەقەتی نایەن. ئیبن عەباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی، جارێک جبریل دروود و سەلامی خوای لەسەر بێ لای پێغەمبەر دانیشتبوو، لەو کاتەدا وەک دەرگایەک بگرێتەوە دەنگێک لە ژوور سەریەوە بیسرا. جبرەئیل عەلەیهی السەلام سەری هەڵبڕی و فەرمووی، ئەوە چرکەی دەرگایەکی ئاسمان بوو، ئەوەتەی هەیە نەکراوەتەوە ئەمڕۆ نەبێ. فریشتەیەکی لێ هاتە خوارەوە، جبرەئیل فەرمووی، ئەم فریشتەیەش ئەمڕۆ نەبێ، قەت دانەبەزیوە بۆ سەر زەوی. جا فریشتەکە هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیه و سلم سڵاوی لێ کرد و فەرمووی، ئەی محمد، موژدە بێ لێت، خودا دوو چرای زۆر ڕووناکی داوە بە تۆ، کە لە پێش تۆدا شتی وا نایابی بە هیچ پێغەمبەرێکی تر نەبەخشیوە، یەکێکیان سورەتی فاتیحایە کە سەرەتای قورئانە،